ئێوەش هاوڕێتیمان قبوڵ بکەن. بەخودا مەڵەن کێشەکانتان چەندە گەورەن بە کێشەکان بڵێن خوداکەتان چەندە گەورەیە چەند جار بەسەر هەردا کەوتن تاوەکو فێری ڕۆیشتن بوون چەندەی خایەن تاوەکو لاکاندا یەکەم هەنگاوی ڕاستان لەسەر زەوینا مناڵ چەند مانگێک هەوڵەدا تاوەکو وەتوانێ بەڕێدا بڕوا، ڕێبازی سیحراوی سەرکەوتن ئەمەیە، هەموو مناڵانی ئەم جیهانە لە ئاکامدا فێری ڕۆیشتن دەبن. مرۆڤە گەورەکان شکست بە چارەنووسێکی نەگۆڕاو دەزانن، کەوابوو ئەگەر بۆ گەیشتن بە ئامانجێک شکست بهێنن، تەنیا لەوانەیە یەک یان دوو جار شێوازێکی دیکە تاقی بکەنەوە. زۆر کەمن ئەوانەی لەوە زیاتر بۆ گەیشتن بە ئامانج پێداگری بکەن. ئەوان زۆر زوو دەستبەرداری ئامانجەکانیان دەبن. ئیتر وەرزش ناکەن، واز لە پیشەی خۆیان دەهێنن، لە هاوسەرەکانیان جیا دەبنەوە، تەنیا لەبەرئەوەی کە چیتر توانای بەردەوام بوونیان نییە. گرنگ نییە ئێوە کێن و چیتان بەسەر هاتووە، ئامانجی ژیان گەشەکردنە و کێشەیەک کە ئێستا بۆتان هاتۆتە پێشەوە، هۆکاری گەشەکردنی ئێوەیە و ئەگەر گەشە نەکەن، ناتوانن. خۆشحاڵ بن. بەشداربووانی پێشبڕکێی ڕاکردنی بەربەست هەموو بیرکردنەوەیکیان ئەوەیە کە چۆن بەربەستەکان دەرباز بکەن ئەوان بەربەرسەکانیان وەکو بەشێک لە پێشبڕکێکە قبول کردووە ژیان پێشبڕکێیەکی وەهایە و کێشەکان بەشی دانەبڕاوی ژیانن. ئێرە بەهەشت نییە، بەڵکو هەسارەیەکە کە ژیان تیایدا پڕە لەو هەلومەرج و سەرکەوتنە دژوارانەی کارامی و ئاسایشی ئێمە شێوێنن. باسەکە ئاواکردنی ژیانێکی خوازراوە، بەڵام ژیانی خوازراو ژیانێکی بێ ئاڵۆزی و سەختی نییە، بەڵکو بەرهەمی تێکۆشانی دلێرانەیە لەگەڵ کێشە و ئاڵۆزیەکان و چارەسەری سەرکەوتوانە. هیچ شتێک وەکو کێشە و گرفت مرۆڤ لە گەڵ خۆیدا ئاشنا ناکا. سەختیەکانی ژیان هاوشێوەی ئاوێنەیەکە کە تیایدا ئەتوانین خاڵە بەهێز و لاوازەکانی خۆمان ببینین. ئەگەر هەلومەرجی دژوار و پێشهاتەکان دەبنە مایەی ترس لە ئێمەدا، هێز و توانامان لێ ئەسێنن و کار و هەڵسوکەوتمان لەگەڵ کەسانی تر کێشەکانی ژیان پەیوەندی بە بێ شانسی و بە خەتڕەشییەوە نییە، بەڵکو ئەوان لە ژیانی ئێمەدا هەن تاوەکو لە ڕێی زاڵبوون بەسەریاندا بگەینە پلە باڵاکانی گەشەکردن. لەگەڵ چارەسەرکردنی هەر کێشەیەک ئێوە هێزێکی گەورەتر لەو بابەتە بەدەست دەهێنن. ئەگەر دەتانەوێت بزانن کە چەندە گەورەن و تا چ ڕادەیەک پێشکەوتوون بیر لە کێشە و مەسەلەکانی ژیانتان بکەنەوە. بزانن ئەو ڕووداوانە کامانەنە کە ئازارتان ئەدا، کام هەل و مەرج هەڕەشە لە ئاسایش و ئارامی ئێوە ئەکا، کام ڕووداو تووڕە و هەراسانتان ئەکا. ئەگەر کەسێک بە کردار و وتاری خۆی تووڕەتان دەکا لە باتی تاوانبارکردنی ئەو، بیر لەوە بکەنەوە کە بۆچی وەها هەل و مەرجێک بە ئاسانی دەتانشێوێنێ و باری دەروونیتان خراپ دەکا. هەمیشە لە یادتان بێ کە هەل و مەرج و ڕەوشەکان ژیانی مرۆڤ دروست ناکەن، بەڵکوو خاڵە بەهێز و لاوازەکانی دەردەخەن. گەرچی دنیا پڕ لە ڕەنجە پڕ لە ڕێگاکانی زاڵبوونیشە بە سەریدا خی گەورە هەرگیز ڕوبەڕووی بابەتێکتان ناکاتەوە کە گەورەتر بێ لە هێز و تواناتان هەمیشە بەم باوەڕە ڕووبەڕووی بابەت و بارودۆخە جیاوازەکانی ژیان ببنەوە کە لەوان گەورەترن، بە دڵنیاییەوە ڕێگایەک هەیە، تەنیا نائومێد و نیگەران مەبن و هێمنی خۆتان لەدەست مەدەن، ڕێگاچارە بە زووترین کات ئاشکرا دەبێ. ئەوەی لە پشت سەرمانە و ئەوەی لە بەردەممانە بە بەراورد لەوەی کە لەگەڵ لە ناخماندایە بچووکە. کێشەکان مرۆڤەکان گەورە یان بچووک ئەکاتەوە و هەرگیز بە هەمان شێوە کە هەیە نایهێڵێتەوە، هەندێک خەڵک لەژێر گوشاری کێشەکان تێگەشکێن و هەندێکی تر کێشەکان تێک دەشکێنن. مەسەلەیەکی بچووک وەکوو دنکە شەوێکە، ئەگەر ئەم چەوە زۆر بهێنینە پێش چاوی خۆتان، هەموو دیدی ئێوە ڕادەکێشێتە سەر خۆی و شتێکی تر نابینن و دەرک بە گرنگییەکەی ناکەن، ئەگەر ئەم چەوە بخەنە ژێر پێی خۆتان جگە لە چەوێکی ئاسایی کە لەسەر ڕێی ژیان کەوتووە هیچی تر نییە. تەختەداری باش بە ئاسانی بەدەست نایە، تەختە ئەستوورەکان با و باهۆزی زۆریان تێپەڕاندووە. جارێک تر سڵاوتان لەبێ بەڕێزان لە بەرنامی نۆژین لەگەڵتانین. سائیبی تەبریزی ئەڵێ، ئەگەر جیهان وەکوو دۆزەخە ئەوە سەرچاوەکەی ناخی ڕەشی تۆیە، ئەگەر دڵ ڕەش و تاریک نەبێ هەموو جیهان بەهەشتە. ویندایەریش ئەڵێ، خەمۆکی و خەم و پەژارە بوونی نییە، ئەوەی کە هەیە ئەندێشەی تۆقاو و تووڕە و تاسەباری ئێمەیە. مرۆڤ لەوەی کە ڕووەدا ناڕەنجێ، بەڵکوو لە بۆچوونەکانی لەباری ئەو شتەی ڕووەدا دەڕەنجێ. ئەزموون ئەو شتە نییە کە بەسەر مرۆڤ دێ، ئەزموون کاردانەوەیەکە کە مرۆڤ لە بەرامبەر ئەو بەسەرهاتە دەیبێ. هەمیشە ئەوەت لەبیر بێ کە لە لووتکەی. ئیتر ئاسمانی ژیانت تەماوی نابێ ئەگەر ئاسمانی ژیانت تەماویە لەبەرەوەیە کە ڕۆحت ئەوەندەی پێویست بەرز نەبۆتەوە. ئەگەر تۆ گۆڕاوی بۆ کەسێکی میهرەبانتر و بەهێزتر و دڵسۆزتر و ئارامتر، بەهێزتر و بەهەڵمەتتر بزانە کە ڕێچکەیەکی ڕاستت گرتووە. گەورە بیر بکەرەوە، هێزگەلێکی نەبیرداو بوونیان هەیە کە پشگیری لە خەون و ئاواتەکانی تۆ ئەکەن. لە یادت بێت تەوازوع و خاکی بوون خەسڵەتێکی پەسەندیدەیە، بەڵام خاکی بوونی لە ڕادەبەدەر مرۆڤێکی بێنەرخ لە تۆ دەسازێنێ. ڕۆژەکانی ژیان وەک ئاو خواردنەوە وایە ئەگەر تینوو بین. لەبیرت بێ کاتێک بە نیازپاکی و دڵسۆزی و ئەوین و تامەزرۆییەوە بانگ لە خودا بکەیت ئەو دەمە پەرجۆ و ڕووەدە جیاوازی نییە کە بۆ بەهەشت بڕۆی یان بۆ دۆزەخ لە هەردوولا دۆستانێکی زۆرت دەبێ. هیچ مرۆڤێکی تەمبەڵ هەرگیز نەیتوانیوە نهێنی ئەستێرەکان ئاشکرا بکا یان بۆ سەر زەوییەکی نەناسراو بڕوا یان دەرگای بەهەشتێکی تازە بەڕووی مرۆڤەکاندا واڵا بکا. خاوەن بیری نەرێنی هەمیشە بە دوای نیوە خاڵییەکاندا دەگەڕێ. ئێمە لە میانەی ڕەوتی پەڕینەوە لە گوزەری ژیان دەرگاگەلێک ڕادەکێشین کە لەسەری نووسراوە، پاڵ بنێن. ئەگەر سەرکەوتن هیچ تەقەیەک لە دەرگانادا، تکایە دەرگاکە بگۆڕن لەگەڵ ئەوانی ترا وێتەبووین تا پەندمان وەرگرت لەبیرت بێ ئامانج ئیرادە دەهێنێ ئیرادە ئیمان دەهێنێ ئیمان بوێری دەهێنێ بوێری شەوق و تامەزرۆیی دەهێنێ شەوق و تامەزرۆیی و وزە دەهێنێ وزەش ژیان دەبەخشێ ژیانی زەردەخەنە بکە بەبێ چاوەڕوانی لە دنیا و ئەوە بزانە کە ڕۆژێک ئەوەندە شەرمەزار دەبی لەبری وەڵامدانەوەی خەندەکانت لەگەڵ هەموو سازەکانت سەما دەکە. ئەگەر بێ هیوا بووی لە کۆتا نەهاتنی خەمەکانت بە بیری خۆتی بهێنەرەوە ئەو جوانترین بیانیەی کە تاوەکو ئێستا ئەزموونت کردووە کە قەرزاری ئارام گرتنی لە بەرامبەر ڕەشترین ئەو شەوەی کە هیچ هۆکارێک بۆ تەواوبوونی نەدەبینرا کەناری دڵت بسپێرە بە خودا خۆی جوانترین هەموو ساتەکان لە ژیاندا جوانن تەنیا تۆ دەبێ قبوڵکەر بیت و ئامادەبی بۆ تەسلیم هەموو ساتەکان پڕن لە نیعمەت تەنیا دەبێ تۆ توانای بینینیانت هەبێ لە ڕۆژێکدا ئەگەر ڕووبەڕووی هیچ کێشەیەک نەبیتەوە دەتوانی دڵنیابیت کە بە ئاڕاستەیەکی هەڵەدا دەڕۆی. ئەلەند گەنجێک خۆی گەیاندە لای دکتۆرێکی دەرونی و پێی وت دکتۆر یارمەتیم بدە من دەرەقەتی کێشەکانی ژیان نایەم. دکتۆرەکە پێی وت من ئێستا دەبێ بچم بۆ کۆبوونەوەیەک بەڵام ئەگەر چاوەڕێ بکەن پاش کۆتایی کۆبوونەوەکە شوێنێکت پێ نیشانەدەم کە لەوێ کەس هیچ کێشەیەکی نییە گەنجەکە وتی ئەگەر ئەم کارە بکەن بە هەر بەهایەک بێ خۆم دەگەێنمەوە شوێنە کۆبوونەوەکە کۆتایی هات دکتۆرەکە کابرای برد بۆ نزیکترین گۆڕستان و وتی دڵنیایت کە دەتەوێت بیت بۆ ئێرە سیرکە 150 هزار کەس لێرە نیشتەجێن و هیچ کامیان بچوکترین کێشەیان نییە. ئەرکی ئێمە لە ژیاندا ئەوە نییە کە بێ کێشە بین، بەڵکو ئەوەیە کە هۆکارمان هەبێ بۆ ژیان. بیسەرانی بەڕێز و خۆشەویست ئەڵقەی ئەمڕۆی بەرنامەی نۆژین کۆتایی پێهات بۆ هیوایی بەدڵی هەموو لایکتان بۆ بێ سپاس بۆ هاوڕێتیتان سپاس بۆ کاک تاریق لە ژووری کۆنتۆل تا بەرنمەیەکی نوێ پێتانەکەمەوە بەخوای گەورتان سپێرم خواتان لەگەڵ.